بەناوی خی گەورە میرەبان شادمان لە ئەڵلقەیشی تازە بەرنامەی پردەوە بە ڕێز و خۆشەویستدا بگەینەوە ئەززان ئم شۆکە باز لە ڕۆژنامەگەریەکەین بە دوای وەزیفەکانی ڕۆژنامەگەریە گەڕین و دەمانێت بزین ڕۆژنامەگەری چییە لەنا ئەو دەشکرە ڕۆژنامە نووسی ئیمڕۆکە هەیە ڕۆژنامە نووسی ڕاستەقینە چێە گرنگی ڕۆژنامەگەری لە چیدایە؟ لە کوێ ئەتواندرێ خزمەتی کۆمەڵگای پێ بکرێت؟ جۆرەکانی ڕۆژنامەگەری چین؟ ئایا دابەشبوونەکەیە لە ناو کاری ڕۆژنامەنووسی؟ هەروەها بە دوای گرفتەکانی ڕۆژنامەنووسیشدا دەگەڕێت. دواتر قورئان ڕێنمایی چییە بۆ کاری ڕۆژنامەنووسی و ڕۆژنامەگەری؟ ئەم پرسیارانەوە چەند پرسیارەکەی ئاراستەی ئەندازیار عەبدوڕەحمان سدیق دەکەین. سەرەتای پرسیارمان بالەوە بێ ئێمە بە دوای پێناسەیەک بگەڕێین. ڕۆژنامەگەری چیە دواتر وەزیفەکانی چی. بەڵێ بسم اللە الرحمن الرحیم دیارە ڕۆژنامەگەری وەکو لە ناوەکەیدا دیارە چ بە عەربی بڵێن سەحافە و چ بە کوردی بڵێن ڕۆژنامەگەری و چ بە ئینگلیزی بڵێن پرێس هەموو ئەمانە دواجار هەر کەسە لە ڕوانگەیەکی تایبەتەوە تەماشای کردووە ئەگەر لەو ڕوانگەی و تەماشایکەین ڕۆژنامەگەری ئەتوانی بڵێ چۆن ینی ژیان لەگەڵ ڕووداوەکاندا دنیا ڕووداوی زۆری تێدا بێگومان کێن ئەم ڕووداوانە بە ئێمە بگەێنن کێم ئەم ڕووداوانە قسە لەسەر ئەم ڕووداوانە بکەن بە مانایەکی تر هەنەجار کێ بەدواداچوونی ڕووداوەکان ینی هەنەجار هەیە ڕۆژکاری ئەنچۆناڵێ ڕۆژنامەگەری بەدواداچوونی ڕووداوەکانە هەنەجار ڕۆژنامەگەری وەک ئەڵێن پێش کەوتنی ڕووداوەکانە یانی پێش ڕووداو کەوتنە جاری وە هەیە ڕۆژنامە بەپی ئەو سەرچاو هەواڵانی کە هەیەتی پێشببینی ئەوە دەکات ڕەنگە پێشببینەکانیشی ڕاست دەرچێ پێی وابێ هەفتەیەکی تر شتێک ڕۆدا پێی وابێ مانگێکی تر شتێک ڕۆدەکەواتە ئەشێ یعنی ڕۆژنامەگەری ژیان بێ لەگەڵ ڕووداوەکان لە هەمان کاتیشدا بەدواداچوون بێ بۆ ڕووداوێک لە هەمان کاتیشدا پێش ڕووداو کەوتن بێ کە ئەمە هەمووی لە لە ژیانی ڕۆژنامەگەریدا هەستی پێ ئەەکەین ئەتوانی بڵێ بەمانایەکی تر ڕۆژنامەگەری چیەکە ئەنی ڕۆژنامەگەری بیستنە یان بینینە بە یەکێک لەمانە یان بە هەردووکیان دوجار نووسینە کەواتە ڕۆژنامەگەری کە نووسینە نووسینە لە ڕۆژنامە نووسینە لە سەحافە لەوێ دەتوانی بڵێ پشت بە چێ بەستێ یا ئەویستێ یان ئەبینێ دوجار ئەم بینین و ئەم بیستنە چۆن دەگوازرێتەوە دەکرێت بە زمانی نووسین ئەوە لەوێش مەسلەیەکە لە مەسلەکانی چۆن ئەڵێ تەوسیفکردنی وەسفکردنی کاری ڕۆژنامەگەری بەمانایەکی تر توانی بڵێ ڕۆژنامەگەری وەڵام دەرەوەیە بۆچێ وەڵام دەرەوەیە بۆ ڕایەک کە لە نێو کۆمەڵگەدا هەیە یعنی بەمانایەک ئیسیجابەیە ینی وەڵام دەرەوەی پێداویستیەکە کۆمەڵگە قسەی هەیە لەسەر کۆ هەندێک بابەت قسە هەیە لە نێو کۆمەڵگە لەسەر هەندێ بابەت کاتێکە ڕۆژنامەگەری هەستی پێ دەکات دێت قسەی لەگەڵەکە قسەی لەسەرەکە بۆ مانایکە ڕۆژنامەگەری دەبێتە وەڵام دەرەوەی ئەو حاڵەتەی کە لە نێو کۆمەڵگەدا هەیە کە وەڵامدەرەوە بوو چیەکات ئەبێ بە تۆمارکار تەسجیلەکە ئەو شتانە تۆمارەکرێ تەسجیلەکرێ لەبەرەوە ینی یەکێک لەو کارانی کە ڕۆژنامە ئەیکا بریتە لە ئیسیجابە و تەسجیل یعنی وەڵام دەرەوە و تۆمارکردن ئەمە ئەومان بۆ ئەسلمێنێ کە هەڵەیەکەی ئێمە لە ڕۆژنامەگەریە تەیەکەوین ئەوش ئەوەیە کە ڕۆژنامەگەری پشوو وەرەگرێ لە کاتی بۆنەکاندا ئەوە لە دنیادا ئەو شتە نییە یعنی هەر ڕۆژنامەیەک لەوانەیە ڕۆژێکی هەبێ بە ناوی پشوو بۆ خۆی دەرنەچێت ئەو ڕۆژە بەس هەڵەی گەورە مادام مادام ڕۆژنامەگەری بریتی بێ لە بیستن و بینین و وەڵامدانەوە، دواجار تۆمارکردنی ئەم حاڵەتانە هەڵەیەکی گەورە هەیە لە ڕۆژنامەگەری ئێمە کە ڕۆژانی چوار ڕۆژی پشوو جەژن، قوربان، بۆ نموونە ڕۆژنامە دەرناچێ و ئەگەلێ سێ ڕۆژی جەژنی ڕەمەزان دەرناچێ لەو سێ ڕۆژە با سەتەلایتەکان و تەلەفزیۆن و ڕادیۆکان باسی ڕووداوەکان چونکە ژیان ناوەستێ ڕووداو هەیە ئەو ڕووداوە گەورانەی کە لە ڕۆژانی چوار ڕۆژی پشووی جەژنی قوربان یا سێ ڕۆژی پشوو جەژن یان بڵێم سێ ڕۆژی پشووی جەژنی نەورۆز یان یان یان هەموو ئەمانە بە سەریەکەوە گشتی دەتوانی بڵێ کاریگەری هەیە بەسەرچی کاریگەری هەیە بەسەر ئەوەی دواجار کە یەکێک دێ پاشی سە ساڵ ئەو ڕۆژنامەیە دەکاتەوە لەو ڕۆژانە هیچ تۆمارکردنێک نبینێ دەربارەی ئەو ڕووداوانە هیچ شتێک نبینێ دەربارەی ئەو چەند ڕووداوی لەو سێ چوار ڕۆژە ڕوویداوە کوان لەکوێ هەیە بۆیە خەڵکێکی تر لە دواجاردا بزرە بێ ینی ڕووداوی زۆر گرنگ هەیە لەو لەو سێ چوار ڕۆژەیە ڕووەدا بزرە بێ کەون بوو خەڵکی تر نای دۆزێتەوە بۆیە لە مێژووە ڕووداوی سێ ڕۆژ وونە لە ڕووی ڕۆژنامەگەری بۆیە ڕۆژنامەگەری بە احتیات و بە شەفت و بە تایمیش دەوام بکات نابێت پشوو وەربگرێ. مامۆستا بەو مانایە چونکە ڕۆژنامە ناو کۆمەڵگایە هەروەها وەڵامدار وەڵامی پرسیارەکانی کۆمەڵگا ئەداتەوە پێویستە بەردەوام مەوجود بێت لەناو ڕووداوەکان. بەڵێ بەو مانایە لێیەوە ڕۆژنامەگەری نابێت پشوو بات بە مانایەک لە ماناکان چونکە مێژوو ونەبێ مێژوو ونەبێ کە ڕۆژنامە نەی نووسی ونەبێ لێرەوە توانین بڵێ ینی ڕۆژنامەگەری چۆن دەڵێ ئاوێنەیە بەو مانایی کە ئەو ئەو ڕووداوانی کە لە کۆمەڵگەدا ڕوو دەدەن وەکو خۆی پیشانی دەداتەوە دەیخاتە ڕوو لە هەمان کاتدا دەتوانی بڵێ ینی گرنگجی یا ئەرکی ڕۆژنامەگەری دەتوانی بڵێ ینی ڕووناچی دەرە یعنی ئەو شوێنانی کە تاریکن ڕووناکییەکی دەخاتە سەر بۆ ئەوەی کە بۆ ئەو دوای خەڵکەکە ڕووناک بێتەوە چونکە هەموو خەڵک توانای ڕووناکردنەوەی شوێنە تاریکەکان و بابەتە تاریکەکانی نییە بۆی ئەو تاریخیە پێویستە ڕووناکی بخرێتە سەر کەواتە دەتوانانی بڵێ ڕۆژنامەگەری ینی بەخشەرە چونکە زەبێ زانیاری ببەخشێ لە هەمان کاتدا هەواڵدەرە هەواڵێکی پێیانی ئەیدا لە هەمان کاتیشدا دەتوانی بڵێ ڕاڤەکارە شتێک یانی ڕاڤە ئەک ڕوونەکاتەوە دەتوانی بڵێ لاندێک کاتیشدا بەدوادا چووە بە دوای شتێکدا دەچێت هەموو ئەمانە ماناکانی ڕۆژنامەگەری بەیەکەوە دەخەنەوە ئەمە مسازانین ئێستا لە دنیای ئێمە لە کاری ڕۆژنامە نووسی ڕۆژنامە نووسێکی گەلێ زۆر هەیە بەڵێ چۆن بتانی ڕۆژنامە نووسی ڕاستەقینە بدۆزینەوە سیمای هەیە کاری هەیە یعنی ئەو ئیمتیازانە چێکەوە وا دەکەین و بتوانین ڕۆژنامە نووسێکی ڕاستەقینە لە گۆڕەپانی کار ڕۆژنامە نووسیدا بدۆزین بڵێ وتمان بەوە ڕەنگە باشتر بێ ڕۆژنامەگەری پیشێ ینی کەسێکە کە بەڕاستی لە ڕۆژنامە دەنووسێ بە مانایەکی پیشەگەری بۆیە دەبێت لە ئەو دوای بەشەکانی تری میدیای جیا بکەینەوە یان لە رادیۆ و لە تەلەفزیۆن و لە بەس لە بابەتەکانی تر بێت جای بکەینەوە چونکە ئەگەر کەسێک میدیاکار بێ ئەوە گشت یعنی ئەوانەی لە بواری میدیا ئیشەکەن کاری میدیا ئەنجامەندن بەڵام دواجار ئەوەی کە لە تەلەفزیۆنە لە ڕادیۆ لە ئینتەرنێتا بێ هەموو ئەمانی لێ دەرکەین ئەمە بێنە سەر ڕۆژنامە چێ بەڕاستی لە بواری ڕۆژنامەکارەکە ئەوە بەڕاستی ڕۆژنامە نووسە دوو لە هەمان کاتدا چێ بابەتەکانی کە لە ڕۆژنامە دەینووسێ خۆی لەگەڵە ماندوو کردو چونکە بەڕاستی باشترین پێناسەیەک ناڵم باشترین بەس بڵم پێناسەیەکی زۆر باوی ڕۆژنامەگەری چییە؟ ڕۆژنامەگەری بریتە لە گەڕان بە دوای ماندووبووندا ناڵن مهنەت البحثی عن المتاعب یعنی پیشەی گەڕانە بە دوای ماندووبوون بە دوای سەرێشە بە دوای گرفت بۆ خۆ دروستکردن کەواتە تۆ لێو بۆ دەرەکەوێ ئەو بابەتەی کە ڕۆژنامە نووسێک دەینووسێ چەند پێوەی ماندوو بووە ئەوە مەسەلەیەکی گرنگە ماندووبوونەکە دەرەکەوێت چونکە سێرەکەی سەرچاوەی هەیە چەندین کەسی دواندووە هەندێ بابەت هەیە هەر ڕایەکان ڕای خۆیەتی و یەک کەسی دواندووە و ئەو دوای ڕایەکان ڕای خۆیەتی ئەمە لێرە دەرەکەوێت کە ئەم ئەم ڕۆژنامە نووسە ماندوو نەبووە خاڵی سێم ئەلێن ڕۆژنامە نووس ئەگەر وەڵامی پێنج پرسیارەکە دەستکەوت لە نووسینەکەیدا وەڵام ڕۆژنامە نووسێکی باشە یعنی گەر وەڵامی ئەوە دەستکەوت چی وات ماذا یانی چی ئەتەوێت چی بڵێی شتێکت دەست کەوت بەڵە زانیم ئەم برادەرە ئەم ڕۆژنامە نووسە چییەکەی وەڵام دایەوە کەمە بەستێتی ئەم بابەتە بگەێنی وانە کەی ینی مەتا وێن ئەم ئەمە لە چۆ دروست بوو ئەم ئەکەی ڕوویدا ئەم بابەتە بۆی تۆ زۆر بابەتە خوێنیتەوە چیەکە باس دەکرێ سێرەکەی کەیەکەی تیا نیە ون بووە ئەمە چ ڕۆژێ ڕوویدا بۆ ئمە گرنگە مەسەلە لە کوێ ڕوویداوە شوێنی ڕوودانی ئەم ئەم ئەم مەسلەی لە کوێە زۆر جار بابەتە خوێنیتەوە شوێنەکەی تیا نیە چۆن ڕوویدا کەیفە هاو ینی بۆچی ڕوویدا لەبەر چی ڕوویدا ئەوەش مەسلەیەکی ترە کە چوارەمە بۆچی ڕوویدا وانە هۆی ڕوودانەکەی چییە چۆنیش ڕوویدا ئەمەش مەسلەیەکی یەکجارکەواتە هەموو ئەمانە بەتوانی بڵێ ینی بەسەریەکەوە ئەگەر وەڵامەکەت لە بابەتێکا دەستکەوت ئەتوانی بڵێی شتێکت دەستکەوتووە دوانی دەستکەوت سیانی نوخسانە چواری دەستکەوت یەکێکی نوخسانە ئەمەشە مەسەلێکی گرنگە ڕۆژنامە نووسی ڕاستەقینە ئەڵێن نابێ ناقیل بێ یعنی نابێ جۆزەرەوە بێ ینی نابێت تەنها کاری بریتی بێ لە گواستنەوە چونکە حەزەکەی منش ئێستا هەر قسەیەکەکەم تۆ بیگوازەرەوە تۆر قسەیەکەکە منێ گوازمەوە بەڵام ئایا ئەم قسانە ڕاستن ئایا ئەم قسانە ڕاستن کە ئەیگوازینەوە؟ ئەوە مەسەلەیەکە. کەواتە نابێت ڕۆژنامەنووس کەسێک بێت تەنها ئەرکی و کاری بریتی بێت لە گواستنەوەی خەبەرەکە، لە گواستنەوەی هەواڵەکە، چونکە ئەشێ هەواڵەکە خۆی هەڵە بێ. وانییە؟ ئەشێ هەواڵەکە ئەو وەڵامی پێنج پرسیارەی باسمان کرد تێیدا نەبێ. کەواتە لەو حاڵەتەدا ئەو ڕۆژنامەنووسە ڕۆژنامەنووسێکی ڕاستەقینە دەرناچێ. تووشی شتێکی ترەبێ، ئایا ئەو بابەتەی کە ئەو نەقلەکا پڕۆپاگەندە نییە؟ ئەشێ پڕۆپاگەندە بێ، حزبێک دژی حزبێک کردوێتی، کۆمپانیایەک دژی کۆمپانیایەک کردوێتی، ڕاست و ڕاست ئەم ڕۆژنامەنووسە بە ناوی سەبقی سحوفی پێشکەوتن پێش پێش ڕۆژنامەکانی تر ئەم ئەوێ بڵاوی کاتەوە بەڵام ئەگەر هەڵە بوو ئەو بێگومان کاریگەری خراپی بەسە بۆ یاڵێنز گەورەترین سرمایەیەک گەورەترین سەرمایەیە کۆمپانیا یەکەیەتی پارەکانێتی وە نیە بەڵام گەورەترین سەرمایەیەک ڕۆژنامە نووسێک هەیبێ ڕاستگۆیەکەیەتی گەورەترین ڕۆژنامەیەکیش سرمایەکەی چییە؟ گەورەترین سرمایی باشترین ڕۆژنامە بریتە لە ڕاستگۆیەکی ڕاستگۆیی لە دەستدا ئیدی جارێکی تر ئەب زەحمت ڕاستگۆیەکەی جارێکی تر دەستەکەوێتەوە بۆیە ڕۆژنامە نووسی ڕاستەقینەش کەسێکە وەکو دەست پاکە، لە هەمان کاتیشا دەم پاکە، یانی شێوازی نووسینەکەی تەشهیری تێدا نییە، چونکە یاسا موحاسەبەیەکە، جوێن نادا بە خەڵک، قسە بە خەڵک ناڵێ، وەکو چۆن ئەڵێ کەرامەتی ئینسانەکان چۆن ئەڵێ ناڕووشێنێ، لە هەمان کاتیشدا کە ئەڵێن دەست پاک بە مانای پارەی وەرنەگرتووە لەسەر ئەو مەسەلێ، پارە یانی بە مانایەکی تر کەسێک پارەیەکی پێ نەداوە بڵێ ئەم بابەتەم بۆ بڵاو کەرەوە لە دژی فڵانە کەس ئەوەندەت ئەدەمێ، ئەمە مەسەلەیەکی یەکجار گرنگە کە ڕۆژنامەنووس خۆی بدۆڕێنێ پارە وەرگری ئەمانە هەمووی گرفتی یەکجار گەورەن کە بۆی دروست دەبێت. مامۆستا گرنگی ڕۆژنامەگەری لە چیدایە یان دەتوانێت چی بۆ کۆمەڵگا چارەسەر بکا ئایا دەرمانێکی پێیە یاخۆ هەر پیشەیەکە وەکو پیشەکانی دی مرۆڤ یا مامەڵەی لەگەڵا کە بۆ نمونە ئێمە فەرمانبەرێکمان هەیە لەوانەیە لە دایرەیەک داوام کە پێویستەکە ئێمە ڕۆژنامەیەکمان هەبێ چەند هەواڵێکە بیداتە ئێمە بە با بە دوای گرنجیەکەی بگەڕن گرنجەکە بەڵێ. لەچی لەچی بدۆزن ئایا مرۆڤ لە هەموو کاتێک پێویستی بە ڕۆژنامە هەیە بڵێ ئا، بڕوانە دەستور ئێمە ئێستاکە دەنگمانداوە بە دەستورێک کە پێێت دەستوری عێراق دەستوری عێراق خۆی لە خۆیدا ئا، پێمان ئەڵێ ئا، ئازادی ڕۆژنامەگەری، ڕۆژنامەگەری وەک پیشە، ئازادی ڕۆژنامەگەری مافێکی دەستووریە. مادام بوو بە مافێکی دەستووری، ئەوەڕ دەستوورە پەیوەندی نێوان تاک و دەوڵەتی ڕێکخست، مافێکی پێداین دەستوور کە پێوترێ مافی ڕۆژنامەگەری. ئەم مافە لە دەستووری عێراقا لە مادەی سی و هەشتا پەسەند کراوە لە خاڵی دووەم کە ئەڵێ ئازادی ڕۆژنامەگەری، چاپکردن، ڕیکلام، واتە ئیعلان، ڕاگەیاندن، واتە ئیعلام، لەگەڵ پەخشکردن، واتە نەشر. هەموو ئەمانە مافێکی دەستووری من و تۆ هەر کەسێکی ترە ئەگەر بمانەوێ ممارەسی ئەم مافە دەستووریە بکەین لە ڕەشنووسی دەستووری هەرێمی کوردستان کە هێشتا دەنگی بۆ نەدراوە لە مادەی شەستە ڕەشنووسی دەستووری هەرێمی کوردستان لە مادەی شەستە ئەویش کردوەتی بە مافێکی دەستووری هەموو تاکێکی کوردستانی کە ئەو مافە دەستووری هەیە بە هەمان شێوە ڕاگەیاندن و پەخشکردن و چاپکردن و ئازادی ڕۆژنامەگەری مافێکی دەستوری ئینسانەکان ئیدی خەڵچێک هەیە بەکو پیشە وەرێگرێ خەڵچێکی وەکو ئارەزوومەندانە لێرەوە بوو بە مافێکی دەستوری هەر کەسێک کە بە پێی ڕێنماییەکانی ئەو دەستورە دوجار ئەمە کە بە پێی یاسا ڕێک دەخرێ ئەبێ یاسایەکی ڕۆژنامەگەریمان هەبێ لە بڕ ڕۆشنایی ئەو دەستورەدا ڕێکخرابێ و نووسرابێتەوە دوجار بە پێی یاسای ڕۆژنامەگەری هەر کەسێک هەوڵەدا کاری ڕۆژنامەگەری خۆی ئەنجام بدە کەواتە لێرەوە بەم حاڵەتە بێ گرنگی ڕۆژنامەگەری دەچێتە شوێ دەچێتە ئەوەی کەوتمان ڕۆژنامەگەری بریتە لە ڕووناککردنەوەی تاریکەکان شت هەیە لە کۆمەلگا ئەگوزارێ بە تاریکی ئەگوزارێ پێویستە ڕووناکی بخرێتە سەر تاوەکو بە خستنە سەری ڕووناکی خستنە سەر بۆ خەڵکەکە ڕووناک بێتەوە بۆ خەڵکەکە وازح بێ کە ئەم مەسلێ بۆچی وە ئەبێ و بۆچی بە جاو ئەو ئەو ئەو شوێنە تاریکە هەر شوێنێک بێ ئەشی ئەو شوێنە تاریکە ڕوبەرێکی سیاسی بێ وانە هەواڵێکە کەسێکە میوانێک دێتە ئەو وڵاتە ئەڕاتەوە یانی ئەوە شوێنێکی تاریکە بۆچی هات چی کرد چی داوا کرد چی پێویست ئەمە مەسلەیەکە لە مشکی من و توێ ئەگەر ئەگەر ڕۆژنامەگەری ناوخۆی خۆمان ئەمەی ڕوونا کردەوە ئەو کاتە پێویستیمان ئەو کاتە زۆر باشەوێ ئێمە ناکەوێت ژێر کاریگەری پرۆپاگەندە سەڵام مامەسەلوانێت دەسەڵات نەوێ هەموو شتێک ببێتە باسی ناو کۆمەڵگە ئەنجابزانە چۆن زیانەکات ئێمە بچینەوە سەردەمی ڕژێمی بەعس ڕژێمی بەعس شوێنە تاریکەکانی زۆر بوو بەمانە چی ینی ڕوبەری تاریکی زۆر بووە نیە گشت ئەو ئەو سەردان و پێشوازی و کۆمپانیا و گشت ئەو کارانی لە کۆمەڵگە ڕووی ئەدا و ینی تەقینەوەیەکی ساکار لە شوێنێکا و سوزانم کەسێک ینی مەسئولێک لەگەڵ مسئولێکی تر شەڕی بوو بێ لە یەکیشاندا بێ کەسێکیان کەوت بێتە خەستەخانە هەمووان بابەتانە لە سەردەمی ڕژێمدا هەمووی ڕوبەرە تاریکەکان بوون ئێمە هەموومانە چون چیمانە کرد ئەچین بە دوای دەنگی ئەمریکا بە دوای BBC بەریتانیا وە نەبوو بە دوای ئیسرائیل لەو ئێزگانە جۆمان لە شتێکە گرت ئەگەر ڕاستیشان نەوتای بڕۆمان پێکرد چونکە خۆمان لە عێراق هیچمان نەدەبیست کەواتە دەڵێن ئەو شوێنانەی کە تاریکە بە خۆت ڕووناچی بکەرەوە بۆ ئەوەی پرۆپاگەندت بۆ دروست نەبێت کەواتە هەموو دەسەڵاتێک وانە هەموو دەسەڵاتێک لە دنیادا بۆ ئەوەی ڕووبەرە تاریکەکان بە بلاجکتۆری نەیارەکانمان ڕووناک نەکرێتەوە با خۆمان ڕووناکی کەینەوە با خۆمان ڕووناکی کەینەوە بۆیە وتم ئەشێ ئەشێ شوێنە تاریکەکە ڕووبەرە تاریکەکە ڕووبەرێکی بڵێم چی کۆمەڵایەتی بێ وانە باس هەیە زۆر خەتەرە لە ڕووی کۆمەڵایەتی و ئەم باسانی کە سێکسین ئەم باسانی کە باندەکانی لەش فرۆشیە ئەمە ئەمانە کۆمەڵە بابەتێکن تاریکن بۆی هەمیشاڵم ئەم بابەتانە لە قورآاندا لە سوورەتێکاتۆ بە ناوی سوورەتی نور زەنە یعنی سوورەتەکە ناوی نورە بەس بابەتەکان بابەتی ڕوبەرە تاریکەکانن کە ڕوەدا لەم پەیوەندی خراپانە باسی زینا و باسی نازانم چی و باسی بختان و باسی هەموو ئەم شتە خراپانە لەوێدا خراوەتە ڕوو ئەمە بەڵگەیە لەسەر ئەوەی کە بەڕاستی ئەگەر خۆت ڕوبەرە تاریکەکان ڕووناک نەکەیتەوە بە بلاجکتۆری خۆت خەڵکێکی تر ڕووناکی دەخاتە سەر پرۆپاگەندەشیت بۆ ئەخاتە سەر بە جۆرێک گۆشەی ڕووناچێکەیە خاتە سەر ئەتوانی درێژتری کەیتەوە ئەتوانی گەورەتری کاتەوە لە حەجمی خۆی لەبەرەوە ئەمە مەسلەیەکی گرنگە خاڵێکی تری گرنگ ئەرکی ڕۆژنامەگەری بەڕاستی بریتە لە لە بەدەنگهێنانی بێدەنگەکان ڕۆژنامەگەری ڕاستەقینە دێ لە تۆ پرسیێڵێ ڕات بم بارودۆخە چیە خۆ تۆ بێدەنگی ڕەنگە ئەگەر تۆ بەدەنگ بێی قسەیە بکەی لە بەرژەوەندی من نەبێ بەسەگە بەدەنگ هاتی قسەیەک شت کرد لە بەرژەوەندی من نەبێ چاکترە خۆ من زانیم تۆ قسەیەک لە دڵتایە لە بەرژەوەندی منا نییە خۆگەر بێدەنگ بە بێدەنگ بمایتایەوە دڵم خۆش بوو تۆ بێدەنگی لە من وایە تۆ ڕازی لە ئیش و کاری من کەچی دەرەکەوێت تۆ چ بەزمێک لە ناخی تۆیە هەیە دژ بە من من نەشم زانیوە کەواتە کامی خەتەرترە کەواتە ئەویان خەتەرترە کوردەواری ئەڵێ لە ئاوی مەنگ بترسە ئاوی مەنگە ئاوی مەنگ ئاوێکە هیچ شەپۆل نادا بێدەنگ بەڵام زۆر قوڵە ئەو ئاوانەی کەوا شەپۆلەدەن دیارە ئەو بەردێک لە ژێرێتی و ئەتوانی بڵێ نیومەتر بەرزەکەواتە لێرەدا بەدەنگهێنانی بێدەنگەکان زۆر باشە نابێ هیچ دەسەڵاتێک ڕقی لێ بێتەوە چونکە بۆ دەرەقا ئەم خەڵکە لە ناخیا چی هەیە با بیڵێ چاکترە لەوەی کە بیخاتەوە لەبەرەوەشە تۆ بین لە دەوڵەتە یانی بینی ئەنی لە سەردەمانی زوو ئەگەر تەماشاکەی لە لە قورآاندا ئەڵێن بێباوەڕ دیارە مسلمانیش دیارە یعنی منافق دیار نییە منافق کەسێکە لە ڕوو ئەڵێ بارودۆخ زۆر باشە بەس لە دڵی خۆی و لە شوێنەکانی کە هەست بە ئەمینیەکە سەد قسەی خراپەکە جا ئەم برادەرە ئاوا بچێ لە ژێر بەژێر قسەی خراپ کا باشترە یان بە دەنگی بێنی بە قسەکانی خۆی ڕوبەڕوو بکە هەتا وشەیەک لە ماناکانی سەحافە ینی ڕوبەڕوو ینی قسە لە ڕووکردن تۆ کە ئەڵەی سەف حەتلوەجه ینی ینی ڕووی دەموچاو ڕووی دەموچاوم تێ بکەوانە کە یەکێ تەوقەی لەگەڵ ئەکەی لە زمانی عەرەبی ئەڵێی موسافەحە، موسافەحە یەعنی بۆ موسافەحەیە؟ یەعنی سەفحەی دەستی خۆتت دایێ ها؟ یەعنی کە تۆ تەوقە لەگەڵ یەکێکەکەی دەستی بۆ بە یەعنی ئەمین بە هیچ لە دەستمان نییە بڕوانە سەفحەی دەستم ڕووپەڕی دەستم کەواتە سەحافە بەمانەیەک لە مانەکانی تر لە ناوبردنی نیفاقی سیاسیە لە ناوبردن و کەمکردنەوەی نیفاقی ئیشتیماعیە لەبەرۆ بە چۆن ئەڵێ بەدەنگهێنانی بێدەنگەکانە بە قسەی خۆیان بکەن لە هەمان کاتدا دەتوانی بڵێ بڵندگۆی بێ بڵندگۆکانە. تۆ سەرنووسەری تۆ بەڕێوەبەری نووسینی من بەرنامەم هەیە لێرە قساکەم خەڵکێکی زۆر هەیە بڵندگۆی نییە خەڵکێکی زۆر هەیە نە تەلەفزیۆنێکی هەیە قسەی تیا بکە نە ڕادیۆیەکی قسەی تیا بکە نە کەسێک دێ مایکێکی بۆ ڕابگرێ قسە بکە ئەم ئەمە چی بکە ئەمە شوێنێکی نییە کەواتە تۆ پێت باش بێ دەسەڵاتیش بی، پێت باش بێ مایکەکان بڕواتە هەموو ماڵێک، هەموو شەقامێک، هەموو شوێنێک بۆ ئەوەی ببێتە بڵندگۆی ئەوانەی کە بڵندگۆیان نییە، تاوەکو ئەوانەی مینبەرێک بێ بۆ ئەوانەی کە مینبەرێکیان نییە، تاوەکو لەوێ قسەی خۆیان بکەن، کە قسەی خۆیانیان کرد تۆ دڵنیا ئەبی ئەم قسەیە ڕاڤەیەکەی، لێکێدەیتەوە، سەرەنجام ئەگەی بە کۆمەڵێک دەرەنجام. لێرەوە. ئەمانە دەتوانی بڵێی گ گ ئەم هەموو کارە لە پێناوی چی؟ لە پێناوی ئەوەی کە ڕۆژنامەگەری ڕاستەقینە وەکو صحافە، صفحە، خستنە ڕوو ڕێگرتنە لە ڕووخانی کوتوپڕ. یەکێتی سۆڤێت خەڵکە لە پڕێکا ڕووخا بەڵام لە ژێرەوە بە بەردەوامی ڕووخا بوو بەس سەحافەی ئازاد نەبوو بیخاتە ڕوو بڵێ تۆ ئەوە بارودۆخەکەتە کە کەسێک نەبوو ڕۆژێک دوان سیان چوار سەحافەی چزانم براڤدا و ئەو شتانی کە ئەو میدیانەی یەکێتی سۆڤێتی جاران بە بەردەوام بارودۆخ باشە وە زەمان زۆر باشە زۆر شتێکی چاکە زۆر وایە زۆر وایە سەرنجام لە پڕێکا ڕوخە بۆیە لە ئیسرائیلیش تووشی ئەم گرفتە بوون لە ئیسرائیل ئەڵێ لە ساڵی 1970 بۆچی مسەر پەڕیەوە لە خەتی بارلیف و سینای گرتەوە ئیسرائیل تووشی شکست بوو ئەڵێ سەرۆکی ئەنجوومەنی وەزیرانی ئیسرائیل بە سەحافەی ئازادی وت، وتی هیچ مەنووسن لەسەر کەموکوڕیەکانمان، ئێمە لە شەڕداین، شەڕێکمان لە پێشە. کەموکوڕیەکانمان نەوت، هەر باسمان نەکرد، باسمان نەکرد، باسمان نەکرد، خەڵکیش پێی نەزانی ئێمە کەموکوڕیمان هەیە. سەرەنجام خەتی بارلیف ڕووخا، شکا، جەیشی میسر هاتە ژوورەوە. لەو کاتەوە ئەڵێ دواجار ئیتر بڕیارمان دا، لە هەشتا و دوو لوبنان بڵێن عەیب و عارەکانی ئیسرائیل ئەمانەی خوارەوەی ئێمە ئەوەین هەتا لە مەسەلەی گرتنی ئەمجارەی پەلامارەکەی لوبنان کە شکست بوو سەحافە هەر قسەی لەسەر کرد بە بەردەوامی ئەم قسەکردنانە چی بوو کە کردیان بە ئەزموون وتیان قسە نەکردن ئەبێ بە مایەی ڕوخان قسەکردن یعنی سەحافە سۆنارە سۆنارە تۆ بە پارەی خۆت پارە ئەدەیەکی سۆنارەکەی فەحسەکەی هەر لەبەرەوە شابینی کە فەحسەکە شتی باش تەخاتە بەرام بەرەو ڕوو شتی باشت ئەخاتە بەردەم سەرنجام تۆ زانی کەمە کورتەکانت چی. مامۆستا ئایا دابەش بوونەکەیە لە کاری ڕۆژنامەنووسی ئەگەر هەیە جۆرەکانی ڕۆژنامە گەری چین یانی خۆمان دەزانین ئێستا لەوانەیە بە شێوێک لە شێوەکان لە کۆمەڵگای ئێمە دابەش بوونەکەی بێ ئەگەر هەیە ئەم جۆرانەچین بەڵێ دابەش بوونەکە لەسەر چەند بنەمایەکە بۆ نمونە تۆ لە بیرتە جاران ینی زوو یەک ڕۆژنامە هەبوو ینی یەک ڕۆژنامە بەڵم چی لە لە عێراقدا جاران شش حوت ڕۆژنامە هەبوو بەڵام لاپەڕی یەکەم و ناواخنەکەم و لەیەکە چوو ناوەکانیان جیاواز بوو لەم حاڵەتەدا تۆ بەڕاستی خەڵکێکی زۆرت هەیە حەزی لە ڕۆژنامەگەریە حەزی لە ڕۆژنامەیە بەڵام حەزی لە بابەتێکی ڕۆژنامەگەریە ینی من لە دە ساڵی ڕۆژنامەی جمهوری و ئەوانم خوێندوتەوە بەڵام لی تێنەگەشتوم سەرنجام ڕۆشتوم گەشتومەتە لاپەڕی ڕاضە وەرزش لی تێگەشتوم وشەکانی ئاسان بوو خەسیرە فازە تەعادلە ینی دیارەوە ئاسان یعنی مەبەستم چییە ئەلەوە هۆگری ڕاضە بووم یعنی ئەوە چییە ئەوە تێگەیشتمە لەو لاپەڕەیە کەواتە کاتێک کە تۆ شتێک ئەنووسی بە کوردیش بێ و بە زمانی خەڵکیش بێکە خەڵک لێ تێنەگەیشت خەڵک خۆی تیانە دۆزیەوە نەبوو بە ئاوێنەی کۆمەلگە و خەڵکەکە ئەوکاتە نابێ بە سەحافەیەک یانی کە خەڵک بیخوێنێتەوە بۆیە سەحافە ئێستاکە وەکو بوارەکانی تر بۆ بە پسپۆڕێتی بڕۆنە سەحافە ئەشێ ئێستا قوتابیەکە بێ لە قۆناغی بنەڕەتی بەڵم چی لەبەرەوەی بنەڕەتی متەوەستی تایە ینی هەبێ لە سی متەوەسە دوی متەوەسە بەمانای جاران لە بنەڕەتی لە کۆتایی بنەڕەتیا بێ ئەشێ کەسێ لە ئامادەیی بێ حەزی لە نووسین بێ لە ڕۆژنامە ڕەنگە هیچ ڕۆژنامەیەک نەبێت یان ئەم لە ئاستی هیچ ڕۆژنامەیەکانە بێ ئەو بابەتە بڵاوکاتەوە بۆیە بینی لە ئەوروپا شتێک هەیە بە ناوی چی الصحافە المەدرسیە یعنی ڕۆژنامەگەری قوتابخانەیی یعنی حەق قوتابخانە بۆ خۆی قوتابخانە بۆ خۆی ڕۆژنامەیەکی خۆی هەبێ ئەو قوتابیانە بابەتەکانی خۆیان لەو ڕۆژنامەیە بڵاوەکەنەوە هەفتەی جارێک هەفتەنامەیەک لە قوتابخانەیەکە هەبێ ئەو کاتە ئەوانە لێەوە پێگەن بە بەردەوامی ئەو مەسەلەیەکە قوتابخانەکە چی تیا گوزەراوە چی تیا ڕوەدا لەم قوتابخانەیە چیمان ئەوێ بیڵین یعنی باوکان و دایکان ساڵی جارێک یا دوو جار بانگمانەکەن ئەڵێن بۆ چی بۆ مەسلەی کۆبنەوەی دایکان و باوکان بەڵامەکە سەحافی مەدرسی هەبێ مناڵەکەت هێنایە بۆ ماڵەوە باش نییە سەحافەی کۆلێجەکە بوو هێنایە بۆ ماڵەوە مامۆستایان لەو سەحافەیە نووسیویانە گرفتەکانی قوتابخانەمان ئەمانەیە قوتابەکانمان ئەوە گرفتەکانیانە ڕێنمایەکانمان ئەوانەیە کاتە تۆ توانین لە ماڵی خۆشتابی خوێنیتەوە ئەشێ بەسەن گەڕک گەڕچێک بۆ خۆی نیە گرفتی هەیە هەندێک گەڕک نەوە گرفتێکێک گرێک تۆ هەموو کەس تەلەفزیۆنی تۆی دەست ناکەوێت مایکی بێتە بەردەم ئەوە بکا بەس گەڕەک ئەتوانێ گرفتەکانی خۆی لە ڕۆژنامەیەکا دەرخاو با بڵاوکراوەیەک بێ شێوازێکی با با چوار لاپەڕە بێ با با شتێ بێ با مانگنامەیەک بێ یانی چیە یعنی ئەمانە وردە وردە وامان لێکا کە ئێمە ئەکرێمانە بکەین تەنانەت ئێستا هەندێک جار مامۆستایانی مەسەرم وتاری هەینی ناتوانێت لە وتاری هەینی چەندێک جار کە گلەی ئەویان لێ ئەکرێ ئەلەن مامۆستا وتارەکانتان درێژاڵێکا کە هەفتەی جارێکە و قسەی زۆرم پێ ئەکرێ ئەکرێ ڕۆژنامەگەری مزگەوتی هەبێ ڕۆژنامەگەری مزگەوتی ینی بە مانایەک مزگەوتێک ڕۆژنامەی خۆی هەیە ئەو قسانەی کە مەجای نییە لەوەیە بیکە وانە لە لە هەینە ئەتوانێت صحیفەیەکی بێت و کە نوێشکەران دێن ئەوێ وکدانەیەکی لێ هەڵەگرن و خێرەوە من زۆرە بڵێ ئەوە من چاپێکم بەمەرجێک ینی شتی خراپ و هەڵە و بەدەر لە ڕای گشتی و شتی خلافات و ئەوشتانی تیانە بێکەوە باسێکی ترە ئەشێ ڕۆژنامە لەسەر ئاستی هەرێمێ بێ ئەشێ ڕۆژنامە لەسەر ئاستی وڵاتێک بێ ئەو کاتە بە شێوازەکانی ئەگۆڕ ئەشێ ڕۆژنامە لەسەر بابەتەکانی ڕۆژنامە سیاسی بێ کە ڕۆژنامە سیاسی بوو پێویست ناکە بچێتە بابەتێکی دەچێت ڕۆژنامەیە کۆمەڵایەتی بێ ڕۆژنامەیەکمان ئێستا پێویستە ئابووری بێ ئێستا ئەم قەیرانە ئابووری لە دنیا ئەگوزەرێ بەلاپەڕەیەک لە ڕۆژنامەیەکدا لە هەفتەنامەیەکە ئەمە بەڕاستیمە پێی تێراو نابین ئەم ئەم ئەم ئەم قەیرانە نێودەوڵەتی بۆچی وایە بەرەو پێویستیمان بە ڕۆژنامەیەکی ئابوووریە ڕۆژنامەی وەرزشی پێویستمان پێەتی ڕۆژنامەی ژینگەیی ڕۆژنامەی ئاینی ڕۆژنامەی تەندروستی ئەمانە هەمووی بابەتێکن ئەتوانی بڵێ بەو شێوازە لە ڕووی ڕەگەزەوە ئافرەتان خۆشکان خانمان ژنان ڕۆژنامەی خۆیانی کە ئێستا هەیە نەدیوە کێشەکانن چەند ئەچێتە پێش چونکە ڕۆژنامەی خۆیان مناڵان ئەو ئەو ئاستەی کە پێ وترێ مناڵ ئەش ڕۆژنامەی خۆیانن هەبێ وەکو ڕگەز مناڵە لاوان قوتابیان خوێندکاران هەموو ئەمانە دەتوانن شتی بە ساڵا چوان دەتوانن بڵاو کراوەی خۆیان هەبێ ڕۆژنامە بمانای مەبەستم بڵاو کراوەی خۆیان هەبێت لەبەرئەوە شتێک نەماوە بە ناوی گشتی گشتی، یەعنی ئەمە ڕۆژنامەیەکی ڕۆشنبیری، سیاسی، کۆمەڵایەتی، ئابووری، گشتییە، چی لێ دێ ئەو کاتە تۆ لەم هەموو ڕووداوە زۆرە چی ئەدەی بەم بابەتانە نیو لاپەڕە ئەدەی بە بابەتێک برۆ گەورەترین گرفتێکی ڕۆژنامەگەری بریتییە لەوەی کە بابەتێکی یەکجار گرنگ بە نیو لاپەڕە معالەجە بکە ناکرێ ئەو ئەو جۆرە اختصارە ئەو جۆرە کورتکردنەوەە زەرەر ئەدا لە هەموو ڕۆژنامەکە بۆیە ئەمە مەسلەیەکی گرنگە کە ڕۆژنامە ڕەنگە سیلا پڕێ بێ لە وڵاتانی ئەو تۆزیان ڕۆژنامە ئێستا خۆ ئینتەرنێت بکەرەوە یا ڕۆژنامەی ترکە دێتە وڵاتەکەمان مەچۆ ئەوروپا شەر سێری شەقل ئەو سەکە وانیە سێری حتا نەجار سێری سەباح کە کەی عێراق و بزانە چۆنە بەرەوە ڕۆژنامە ئەگەر ئەوانەشی بۆ نەکرا ئەکرێ پاشکۆی هەبێ پاشکۆی ئابووری پاشکۆی وەرزشی پاشکۆی ئەوە پاشکۆی هەمومان مامسا گرفتی ڕۆژنامەگەری چییە ئایا تەنها خۆی لە ئەزمەی ئازادی دەبینێتەوە کە زۆر جار ڕۆژنامە نووسان باز لەوەکەن گرفتی هەرە ئاساسی ئێمە بریتە لە ئەزمەی ئازادی گرفتەکانی چێ بە شێوێشی گشتی دەتوانی بڵێی ئازادی لە چۆ سەرچاواگرێ بڵێ گرفتەکان یەکەم سەرچاواگرێ لە یاسا کە تۆ ئەم مافەت هەبوو ئا تۆ بڕوانێت سەمە لە هەرێمی کوردستانە چیڵین دەڵین یاسای ڕۆژنامەگەری پەسەند کراوە نیە بەڵام خۆ ئەمە مافێکی دەستوریە وانە بەڵام بکوتم هەمیشە ئەڵم ینی هێشتا لەبەر بارودۆخێک دەستورەکە پەسەند نەکراوە هێشتا کەێ بە دەستورەکەش پەسەند کرێ بە جۆرە لە جۆرەکان، ئەو کاتە لەبەر ڕۆشنایی دەستوورێکا شتێک بنووسرێتەوە بێگومان یاساکە باشترە بێ بەس یاساکە پێش دەستوورەکە بکەوێ ڕەنگە کەمتری نووسیبێ ئەوە خاڵێکە کەواتە یاسای ڕۆژنامەگەری زۆر گرنگە ئەو مافەی کە دەستووریە بەپێی دەستووری عێراق مادەی سی و هەشتی دەستووری عێراق و ئەوەش کە پێی ئەوترێ مافێکی دەستووری بە پێی مادەی شەست لە دەستووری لە ڕەشنووسی دەستووری هەرێمی کوردستاندا ئەبێ ئەوە بە پێی یاسایەک ڕێک بخرێتەوە و دوجار ببێ بە یاسایەک لە یاساکان لێرەوە دەگەڕێتەوە کە مەسئلەی ڕۆژنامەگەری پاش ئەوەی یاساکە دەرچوو ڕێزگرتن لە یاساکە و کارکردن بە یاساکە خۆشە تۆ یاسای جوانەتەوێ وانە ئەمە چەند یاسامان هەیە بۆنمە یاسای قەدەغەکردنی جگەرەکێشان لە شوێنە گشتەکە کە پەسەند کرا بەڵام کە بەدواداچوونی نەبێ و چێە ئەی ئەگەر لە شوێنە گشتەکان یەکێ جگەری کێشا چێ هەیە سزای بە چۆن میکانزمەکە کامەیە وانە ئەیدەی زۆر جار سێرەکە ئەو برادرانی جگەرا کێشن لە شوێنە گشتەکانیشا هێشتا ئەو تۆ قازارەکاتوەڵێ چۆن چی لەکە یان نازانین چی لەکەی پۆلیسی بۆ بانکەی چۆنە میکانزمەکە دیار نییە بڵێ قەدەغی چی لەکەی یا لە تەکسیەکە مەسەن چی لەکەی مەسەر لە پاسێکا چی لەکەی کێ دایەبەزێنێ سایەقەکە ئەوەستێ و دایەبەزێنێ ئەمان هەمووی میکانزمەکەی بۆیە ئەبینی لە مەسلەی ئازادی یاسای ڕۆژنامە گەری یاساکە شتی باشی تێدایە بەڵام ڕۆژنامە نووسێک دێتە گرتن کە گیرە زۆر دادگا و حاکم هەیە ئەڵێ ئەو یاسای من پێ نەگەشتووە خۆ من واناڵێم ئەوە سندیکای ڕۆژنامە نووسان خۆیان واڵێن ئەلەن حاکم هەبوو و توێتی ئەمە یاسای شتێکی جوانە وڵا پێمان نەگەشتۆ نەشمان زانیوە ئێمە فلانە کەسمان بۆ گرتوەکەواتە خۆ لەم یاسای نووسراوە گرتنی ڕۆژنامە نووسان نییە دیوتە کەواتە یاسای جوان ئەگە کاری پێ نەکرێ ناشری نەبێتەوە ئەوەش گرفتێکی ترکەواتە مافێکی دەستوریە گرفتەکان ئەبێ ئاگاداری بین بوونی یاساکەیە و کارکردنیشە بە یاساکە خاڵێکی تێر سەرچاوەکانی داراییە سەرچاوەی دارایی هەر ڕۆژنامەیەک کێبێ بەپێی ئەو سەرچاوە دارایی ئەو ڕۆژنامەیە ئیشەکە وانە ئەو سەرچاوە دارایە لای من بێ ڕۆژنامەکە بیرو بۆچوونەکانی من لە خۆگرێ وانە بۆیە کە خەڵکێک ئەڵێ ئەلە ڕۆژنامەگەری حزبی خراپە خراپی نییە حیزبێکە و هەیە و بەپێی یاسا هەیە و ئەو حیزبە ڕۆژنامەیەکی هەیە ئەو حیزبە هەر دەبێ باسی خۆی بکە دەبێت لە ڕۆژنامەکە خۆی باسی خۆی بکە ئێوە هەر ئەوە ڕاستە بەڵام بۆچی وایە چونکە ئەو حیزبە خۆی پارە لە ڕۆژنامەکەی خۆیان سەرفەکە و لەو کەسانی کە کارمەندن لە ڕۆژنامەکەی خۆیدا جاگە تۆ بتەوێ شتێکی تر بڵێ بەرەوە ئەم ڕۆژنامەی من و تۆ ئەم شوێنەی پێ تاریکە ڕووناکی ناخاتە سەر ڕۆژنامەی حیزبێ تریش ڕووناکی ناخاتە سەر ئەو تاریکیە حیزبەکەی تریش ڕووناکی نا میدیایەک دێ ئەڵێن من میدیای ئەهلیم ئەم میدیای ئەهلیە ئەڵێ من ئۆپۆزسیۆن نیم من دژی کەس نیم تەنها کارم ڕووناکی خستنە سەر شتۆنە تاریکەکان خوا کە تاریکی حزبەکەی تۆ بێ تاریکی حزبەکەی تۆ بێ تاریکی حزبەکەی تۆژێ من وەکو یەک لە چقی بازنەیەکۆ بە یەک نیوەتیرە تەماشای مەسلەکانەکەم ئەمە قسەیەکی ڕاستە بەڵام دوجار ئەو تەمویلە گرنگە کە ئازاد بوو لە کڕین و فرۆشتنی خۆیدا بوو وەبەرهێنانی هەبوو پڕۆژەی هەبوو دەتوانێت ئازادتر بێ بۆی دەڵێن بە پێناسە بەریتانەکە حتا ڕێکخراوی کۆمەڵگر مەدەنی کە خۆی ئاز کە کە ئازاد بوو لە سەرچاوە داراییەکانی ئازادی شەبێت لە گفتوگە و لە قسەکانیدا بۆیە ئەوش گرفتێکی تر گرفتێکی تر بریتە لە گرفتی پەیوەندی ڕۆژنامەگەری بە دەسەڵاتەوە ئەو پەیوەندیە گرفتێکی تێدایە بڕوانە جۆری ئەو تیشک خستنە سەر شوێنە تاریکەکان و ڕووناکردنەوەی شوێنە تاریکەکان بە جۆرێکە ئێمە وتمان ڕۆژنامە بریتە ڕۆژنامەگەری دەوری یا ڕۆڵی ئاوێنە دەبینێ ئاوێنە بە مانای وایە ئەو ڕووداوانە لە ئاوێنەکەوە پیشانی خەڵک دا چونکە خەڵک ئەو مافە دەستووریە هەیە کە ڕاستیەکان بزانێت باشە لێرە کەواتە گرفت لە ئاوێنەکەیە جۆری ئاوێنەکە چۆن ڕووداوەکانە خات تۆزانانی ئمە ئاوێنەیەکمان هەیە پێوترێ ئاوێنەی گەورەکەر یانێکە تۆ خۆت لەو ئاوێنێ تەماشای خۆتکەی سەرت دوو ئەوەندەی خۆت دەرەچێ. ئەم ئاوێنە گەورە کەرە وێنەی ڕاستەقینە نییە. کەواتە گرفتی نێوان ڕۆژنامەگەری و دەسەڵات لەوێ دەست پێکا، شتێک ڕووی داوە دەسەڵات پێی وایە بچووکە. ڕۆژنامەکە ئاوێنەکەی لە جۆری ئاوێنەی گەورەکەرە بە دووقات پیشانێ دا، دەسەڵات پێی ناخۆشە. یان یان. دەسەڵات، حکوومەت، چالاکییەکی ئەنجام داوە، کارێکی ئەنجام داوە، پڕۆژەیەکی ئەنجام داوە، گەورەیە پڕۆژەکە. تۆ ئاوێنەی جۆری بچووککەرەوەی ئەخەیتە سەر، ئەزانی ئاوێنە دوو، هەندێ ئاوێنەی دوو دیوە، دیوەکەی تریشت بچووک ئەکات، وەکوو دووربین. کە ئاوێنە بچووکەکەت خستە سەر، چەنێ گەورە بێ پڕۆژەکە، تۆ بچووک پیشان ئەدەیتەوە جارێکی تر. ئەمەش جۆری دووەمە جۆرێکی سێمان هەیە لە ئاوێنە فەنی میرارە یعنی ئاوێنە بۆ پێکەنینە ئاوێنەیەکی شێوێنەرە هەندێک ئاوێنەیە تەماشایەکە نییە ئەوە جێرتەکات و سرد بەولاڕوە دەستت ئاوا دەرەچە قاچت بەولا ئەڕوە ئەمە جۆری ئاوێنەی شێوێنەرە ئەمە نەگەورەکەریشە و نەبچووکەرە ئاوێنەی شێوێنەرە هەر ڕاستەکە پیشان نەدە جۆری چوارەم کە ئاوێنەی ئاساییە، ئەو ئاوێنەی کە ڕۆژانە ئێمە ئەچینە بەردەمی تەماشای خۆمان ئەکەین، ئەم ئاوێنەیە بۆ ڕاستەقینەیە، بۆ ڕاستگۆیە، چونکە بەڕاستی ئاوێنە سەرۆک بڕواتە بەردەمی، فەقیر بڕواتە بەردەمی، وەزیر بڕواتە بەردەمی، تەماشای خۆی کە وەکو یەک ڕاستیەکانی پێڵێ، شەرم لە کەس ناکا. کەواتە ئێمە گرفتەکانمان لە پەیوەندی نێوان ڕۆژنامە و دەسەڵات ڕاستەقینە نییە، بەڵکو بریتییە لە جۆری ئاوێنەکە. ئەگەر ئێمە شتەکانمان بە ئاوێنەی ئاسایی پیشاندا وەکو ڕۆژنامەگەری پەیوەندەکەمان لەگەڵ دەسەڵات شتە وەکو ڕۆژنامەگەری ئاسایی دەبێتەوە خاڵێکی ترکە بەڕاستی پێم وایە مەسلەیەکی گرنگە گرفتی ڕۆژنامەگەری لە کوردستانە یعنی بەخراپ یان بەکەم یان بە جۆرێک کەم ڕوانینە ڕۆژنامە نووس هێشتا ڕۆژنامەنووسی نەبۆتە پیشە بۆیە خەڵک ینی هەنەجار سێری ڕۆژنامەنووسەکە ئەڵێم ئەم ڕۆژنامەنووسە شێت بووە بە کامیرەیەکە و ڕاکە بە دوای هەواڵێکا و لێدەن و پاڵی پێوەنەن و وازناهێنێ ئەمە چێمە بە دوای مردنا ئەگەر ڕێ ئەمە چۆزێکە ینی هەنێک کەس ڕەنگە ڕۆژنامەنووسی پێشێت بێ هەنێک کەس بە نەبۆتە پیشە هێشتا ڕۆژنامەگەری کە چتۆ سێر بیل کلینتۆنکە سێری جۆرج دەبلیو بۆشکە سێری ئۆباماکە کە ڕۆژنامە نووسان کۆبنەوە لە کۆنگری ڕۆژنامە نووسیدا یەکسەر بە ناو هەڵیانەستێنێ فلان و فلان و فلان هیوای تێدایە پ ساڵە ڕۆژنامە نووسە ئەمانە ناسراون لە ئاستی وڵاتە یەکگرتوەکانی ئەمریکا کەواتە مەسلەی هێشتا چۆن لە ڕۆژنامەنووس دەڕوانین مەسلەیەکی یەکجار گرنگە کە ڕۆژنامەنووس خۆشی دەوری هەیە لەو مەسلەیە کە ئەبێت کاتێ ڕاستگۆ بوو کاتی ئاوێنەکەی شێوێنەر و گەورەکەر و بچووکەر نەبوو ئاسایی بوو ئەو کاتە خەڵک دەزانێت کاری ڕۆژنامەگەری کارێکی باشە و گرنگە ئەوە خاڵێک خاڵێکی تری زۆر گرنگ تۆ ڕۆژنامەت هەیە ڕۆژنامەگەری گرفتێکی ئەوەیە بۆ ئەوەی بیسەلمێنێ ئەم ڕۆژنامەیە زۆر گەورەیە دێت نوسەرەکانی زیادەکا لە نوسەری چیە نوسەرێک لە میسرەوە بۆیە نوسێ ئینجاک شانازیشی پێواکاڵێ ئەم نوسەرە بە تایبەت بۆ ڕۆژنامەکەی من لە وڵاتی میسرەوە دەنووسێ ئەم ڕۆژنامە نووسە بە تایبەت لە بەیروتەوە بۆ منە نووسێ ئەم ڕۆژنامە نووسە بە تایبەت لە بەریتانیاوە بۆ من دەنووسێ ئەمە لە ژینگەی تۆ ناژێ ئەم نەوع ڕۆژنامەیە ئەشێ تۆ شانازی پێوە بکەی بەس ئەم ڕۆژنامەنووسە لە لە کوردستان و لە عێراقدا ناژێ بۆیە دەتوانی بڵێ ئەم ڕۆژنامەنووسە گرفتێکی یەکجار گەورەی بۆ تۆ دروست کردووە کە ئەم ڕۆژنامەنووسە ناتوانێت ئەو شتانە باسکە کە لە وڵاتەکەی تۆدا دەگوزارێت ئەوە جگەلەوەی ڕیکلام ڕێکلامێکی زۆر دەکەی لەسەر حسابی بابەتە گرنگ ئەم سەر دو پرسیارم لەسەرەوەی قورآانی پیرۆزکە بەڵام مادام کیتابە قورئانیشە قورئانیش یەعنی قیرائەیەو مەقروئە یەعنی نوسراوە ئەخوێنرێتەوە کەواتە ئەبێ کە شتێک نوسرا ئەبێ شایەنی خوێندنەوە بێ قورئان وەکو ذیکرە یەعنی بیرخەرەوەیە قورئان بە ناوەکانی خۆی فورقانە جیاکەرەوەیە بە سیفەتەکانی قورئان دە سیفەت ئەبێ ڕووناکی بخاتە سەر شوێنە تاریکەکان و شوێنە تاریکەکانمان بۆ ڕووناک بکاتەوە. لە کۆتایدا من زۆر سوپاسی ئەندازیار عەبدولڕەحمان سدیق دەکەم و سوپاسی ئەو بەڕێزانە ئەکەین کە بە دیار ماوە ناوت دانیشتن بۆ گوێبیسیی ئەو بەرنامەیە دەتوانن سەردانی سایتی کورد دۆت ئۆڕگ بک کورد ئای یو دۆت ئۆڕگ بکەن هەروەها دەتوانن پەیوەندیمان پێ بکەن بە ئیمێڵی پردێک سەنتەر هەروەها دەتوانن سەردانی سایتی پردێک دۆت کۆم بکەن. تا ئەڵقەیەکی دیکە خواتان لەگەڵ.